بەشی سێهەم. ئەمەوێ ڕێەوەش خەیلتاش هەمیشە لە کۆڕەکاندا و لە نێو خەڵکیدا ڕێزی مامۆستای دەگرت هەر لەو ڕۆژانەدا زانایەک بە ناوی وڵاتی هندەوە بۆ ئێران هاتبوو لە هۆڵی وەزارەتی ڕۆشنبیریدا کە جێی 200 تا 250 کەسێکی تێدا دەبوویەوە کۆڕێکی ڕێزلێنانیان بۆ ساز کرد دوو ڕیزی یەکەم بۆ پیاوە خاوەن پایەکان تەرخان کرابوو گشت وەزیرەکان و بریکاران و مەیکەرەکان ئامادە بوون، مامۆستا لە ڕیزی پێنجەمدا دانیشتبوو. سێ دەقیقە بەر لە هاتنە ژوورەوەی زانا هیندییەکە خەیلتاش هات، یەکسەر ئەوانەی کە لە دوو سێ ڕیزی پێشەوە دانیشتبوون هەڵسانە سەر پێ، خەیلتاش بێ ئەوەی گوێ بداتە کەس ڕۆشت و لە شوێنەکەی خۆی دانیشت، هەر کە هەڵسا تا بۆ لای سەرۆک وەزیران بچێت چاوی بە مامۆستا کەوت و وتی، سەلامتان لێ بێت. مامۆستا ئاگای لێ نەبوو، دوو سێ کەس بە دەنگێکی پەرس وتیان، مامۆسا جەنابی وەزیر سەلامی لێکە مامۆستا سوکە بەرزبوونەوەیەک بەرزبوویە و سەرێکی ڕاوەشان بەبێ ئەوەی نیشانەی خۆشحاڵی یا گرژی بەسەر و سیمایەوە دیاری بدات خێل تاشتی تکاتان لەکەم تکاتان لەکەم وەختێ ئەڵلقە ئەڵلقە ڕووداوەکانی ژیانی مامۆستا پێکەوە دەبستینەوە دەبینین کە نهێنیەکی شاراوە لە ژیانیدا هەیە ئەم ڕووداوانە بەیەکەوە پەیوەست نین، لەگەڵ ئەوەشدا ئاشکرایە کە داوێکی نهێنی ئامێز بە نێو هەموو ئەو ڕووداوانەدا تێپەڕێ تا ئەم داوە ئەدرۆزرێتەوە ناتوانرێ ئەڵقەکان پێکەوە گرێ بدرێن. کەسێک کە لە شای پێشوو سڵی نەکردبێتەوە و لەگەڵ خەیلتاشدا بەو جۆرە ڕەفتاری نواندبێت و بێ ترس و سڵەمینەوە ئەوە بوو ئەو نەترسی هەر لەگەڵدا بوو تا دووریش خرایەوە و لە تاراوگە گیانی سپارد یا ڕەنگە کوژرابێت مرۆڤێکی ئاوەها دەشێ ئەسیری جوانی ئافرەتێک بووبێت من هەر لە یەکەم ڕۆژەوە کە بیرم لە نووسینی مێژووی ژیانی نیگارکێشی گەورەی ئێران کردەوە دڵنیابم لەوەی تا ئەو ئافرەتە نەناسە خاوەنی چاوەکانی تابلۆکە نەدۆزرێتەوە ئەوەی کە دەینووسم هەر ئەوە دەبێت کە لە ڕۆژنامەکاندا نووسراوە من تەماشای ئەوراقەکانی دایرەی ئاسایشم کردووە بەڵام لەوێش هیچم وەگیر نەکەوت تەنانەت دوورخستنەوەکەشی بە فەرمانێکی زاری نەک نووسراوی سەرتیب ئارام نەبووە ئەویش ئێستاکی لە ئێراندا نییە و دەڵێن گوایە لە ئەمریکای باشووردا ژیانێکی ئاسوودەی بۆ خۆی پێکەوە ناوە من کە بە وردی دەربارەی پەیوەندیەکەی نێوان مامۆستا و خەیلتاش قسەم کرد مەبەستم بوو ئەوە بخەمە ڕوو کە تەنانەت خەیلتاشیش کە بە دەسەڵاتترین پیاوی ئێران بوو لەو ڕۆژگارەیە یان بە لایەنی کەمەوە دوای ڕەزا شا ئەو گەورەترین پلە و پایەی هەبوو ناچار بوو ڕێز لە مامۆستا بگرێت ناشبێ وا بزانرێ کە پیاوە خاوەن دەسەڵاتەکانی سەردەمی دیکتاتۆری هونەرپەروەر بوون و خەیلتاش مەبەستی بووە ڕێز لە خاوەن بەهرەکان بگرێت من بەبستم ئەو ڕێز و پایە تایبەتی مامۆستایە کە لە ناو خەڵکانێکی تێگەشتوودای بوو خەیلتاش کە لە کۆڕ و کۆبوونەوە ڕسمەکاندا سڵاوی لە مامۆستا کرد بە ماویست سەرنجی خەڵکی بەلای خۆیدا ڕابکێشێ ئەو ڕۆژانە هێشتا دەسەڵاتی دیکتاتۆری بە تەواوەتی ڕێگی خۆی دانەکوتا بوو هێشتا لە دەستگای دەسەڵاتداریشدا کەسانی چووک و خەیلتاش خۆشی مابوون کە بەرگی ئەویان ناگرت بە سوچیەوە سیر بکرێن هێشتا لە هەندێ ناوچەکانی وڵاتدا کەسانێکی یاخی و ئومێدەوار مابوون کەسانێک یا ناوبەناو گروپێک پەیدا دەبوو کە دەستی لە بەرەنگاری ناکێشایەوە، هێشتا کەسانێکی وەکو مامۆستا مابوون کە بەرامبەر ستەم و پێشێلکردنی مافی خەڵکی ئامادەی گیانبازی بوون. خەیلتاش دەیویست لەم ڕێیەوە پاکانە بۆ خۆی بکات. سەرباری هەموو ئەمانە، بوونی مامۆستا هۆیەک بوو بۆ گەیاندنی داهێنانە نوێکانی ئەو دەمە. هەر کەسێک کە لە وڵاتانی دەرەوە بۆ ئێران ئەهات، بۆ بینینی کارەکانی مامۆستایانە بر. ئەوە بوو بازرگانێکی ئاسەواری کۆنیەفرۆشی ئەمەریکایی کە خۆی بە هونەرناس و پرۆفیسۆری هونەرە جوانەکان ئەزانی، بە کڕینی کۆمەڵێک لەو تابلۆیانەی کە مامۆستا بۆ چوارینەکانی خەیامی کێشابوو، سەروەتێکی باشی پێکەوە نا و لە هەمان کاتدا چەندان چیرۆکی دەربارەی هونەرپەروەری لای ڕژێمی ئێران لە ئەوروپا و لە ئەمریکا بڵاوکردەوە. ئەو بووێنێکی مامۆستایان لە گۆڤارە ئەمریکایەکاندا بڵاو کردەوە کە لەسەر کورسیەک دانیشتووە و لەگەڵ مناڵەکانی ئاغا ڕەجەبدا گاڵتە ئەکات جگە لە هونەری نیگارکێشان بڕندەترین سەرە نێزەیە کە لە دەستی مامۆستادا بوو بێباشی بوو لە ئاست کۆت و پێوەند و دابوونەریتە کۆمەڵایەتەکاندا خێزانەکەی خۆی جێهێشت بوو کە لە بنەڕەتدا مازندەرانی بوو ماڵەکەی لە خانوویەکی تاڕادەیە گەورەیە بوو لە پشت مسگەوتی سوپاسالارەوە خانوویەکی خراپ نەهاتە پێشچاو دارهەنار و چنار و شمشادەکان هاوینان سێبەرێکی فێنکیان بە دەوری حەوزەکەیا دروسە کرد سەرەتای بەهارانیش بۆنی ئەو گوڵە باخانەی کە مامۆستا لە پەرداخی گەورەدا دەیدەنان تەڕ و تازەیی تەنانەت بە هەوای کارگە هونەرییە تاریکەکەشیە بەخشی مامۆستا لە ڕێی فرۆشتنی تابلۆکانیەوە بە دەوڵەمەندەکان پارەیەکی باشی چنگ دەکەوت بەڵام ئەوەی هەیبوو نەیبوو بۆ ئاغا ڕەجەبی خەرج دەکرد گەرچی خۆی کەمتر بایەخی بە ئاڵا و واڵای ژیان دەدا، بەڵام هەوڵی دەدا ژیانی ئاغا ڕەجەب و مناڵەکانی کە یەکێکیان بەر لە دوورخستنەوەی مامۆستا پێی نابووە دوانزە ساڵانەوە خۆشگوزەرانتر بکا. دوو مناڵەکەی ئاغا ڕەجەبی بە مناڵی خۆی دەزانی، چی خۆشەویستی هەیە بەوانی دەدا، لە پێناویاندا چی لە دەست بهاتایە درێخی ناکرد. ئەو یاریە مناڵانەی بۆ فەیروزی کوڕی ئاغا ڕەجەب کڕیبوو لەو یاریانە کەمتر نەبوون کە دەخرانە بەردەست مناڵێکی خێزانی دەرامەت مام ناوەندی فەیرۆزی بۆ قوتابخانە ناردبوو ڕەفتاری لەگەڵ هاوپۆلەکانیدا لە ڕەفتاری کوڕی ئاغا ڕەجەب ناچوو لەگەڵ ئەمانشدا مامۆستا ژیانی لە سێ ژووردا دەگوزەراند یەکێکیان بریتی بوو لە کارگەکەی کاپڕ بوو لە تابلۆی جۆراوجۆر و کۆمەڵێک کتێب و بە زمانی فەڕەنسایی و ئیتالی و چوارچێوە و ڕەنگ و مقەبا و ستۆل و پێداویستەکانی تری کارگەی نیگارکێشان بە زۆریش هەر لەو ژوورەیە نانیە خوارد هەندێ جاریش لەوێ لەسەر قەرەوێڵەیەکی دار لی دەنووست لە ژوورێکی تریاندا پێشوازی لە میوانەکانیە کرد ژووری سێمیش کە ناونرابوو ژووری نووسن بە کتێب و تابلۆ سیخ نابوو ئەو کارانەی کە حەزی ناکرد پیشانی کەسیان بدات لەم ژوورەیە ئیشاردنەوە ئاغا ڕەجەب ئەڵێت هەندێ جار لە شەوانی هاویندا وەختی ئاسمان ساماڵ و ئەستێرەباران دەبوو دەچووە سەربان و شەو درەنگانێ کاتێک ئەم و هاوسەرەکەی لە شیرینی خەودا دەبوون زۆر بە هێمنی دەهاتە خوارێ و قەرەوێڵە سەفەرەکەی لە کارگە نیگارکێشانەکەی هەڵدەگرت و دەیبردە سەربان و بۆ خۆی لەوێ لێی درێژ دەبوو زۆربەی ئەم جارانە تا سەحەر بێدار دەبوو، کاتێ خۆر هەڵدەهات دەستی دەدایە قەرەوێڵەکەی و دەهاتە خوارەوە و لە کارگەکەی تا کە هاوینان گەرم دەبوو دەنووست. بیرەوەریەکانی ئاغا ڕەجەب ئەو بیرەوەریە پەرش و لێکترازاوانەی کە لەسەر زمانی کابرایەکی نهێنی قایم دەوترێن تاقە شتێکن دەربارەی ژیانی ئەو کابرا سەیرە کاکرێ پشتیان پێ ببەسترێ بەدبەختانە کە ئاغا ڕەجەب کابرایەکی نەخوێنەوار و بێسەوادە بۆ نمونە ئەو مێژووی کێشانی تابلۆکانی نازانێ و ئەو تاقە کلیلی کە بۆ دەرگاکردنەوە لەسەر نهێنی ژیانی مامۆستا شکی دەبین بێ سوود دێتە بەرچاو خۆ گەر شتێکیش بزانێت ئەوە بیرەوەریەکی پەرش و بڵاو و بێ سەروبەرە بۆ نمونە ئەڵێ وابزانم ئەو ساڵی کە ئاغا باڵا بەرزەکە مەبەستی لە خەیلتاشە سەری لە ئاغا دەدا تابلۆی دیوارەکانی کێشاوە یان ئەو دەبەنا کە مستەرە ئەمریکیەکە تابلۆکانی لە مامۆستا کڕی بەڵکو ساڵێک دوای ئەوە ئافرە تەنەناسەکە وەکو مۆدیل بۆ مامۆسا دادەنیشێت یان دەڵێت کە وەختێک کوڕی دووەمی چۆتە قوتابخانە مامۆستا هێڵکاریەکەی ئەمی کردووە لە ژێر درەختەکەدا ڕاکشا و خەوتووە وێڕای ئەمانەش ئاغا ڕەجەب زیرەکتر لەوە دێتە پێشاو کە خۆی پیشان دەدات هەرچەند سەر دەهێنم و سەر دەبم باوەڕ ناکەم مامۆستا توانیبێتی دە ساڵ بگرە زیاتر لەگەڵ کابرایەکی وا گێلدا بەسەر بردبێت هەر بۆیە لەو باوەڕەدام گەر نهێنیەکیش هەر بۆیە لەو باوەڕەدام گەر نهێنیەکیش لە کاری مامۆستادا هەبێ ئەم دیهاتیە هەمەدانێ لی بێخەبەر نییە بە کورتی من لە خۆم دەپرسم پاشە ئەم کابرایە بۆچی بە کەس ناڵێت پاشە ئەم کابرایە بۆچی هیچ بە کەس ناڵێت چەند کۆشام زانیارییەک هەرچەندە کەمیش بێت دەربارەی و ئافرەتە نەناسە کە بە بڕۆی من چاوە پڕ نهێنیەکان هی ئەون لەم ئاخەڕا جەبە بەدەست بهێنم بەڵام بێهوو دەبوو نازانێ لە یادی چووە بیری نایە ئایا مامۆستا ئەو تابلۆی کێشاوەیان نا نازانێت کە ئەو ئافرەتە تەمەنی چەند بووە یادی نییە کە جوان بوویان نا بیری نییە کە چەندە هاتوچۆی مامۆسای کردووە ئەوەندازانێت کە مامۆستا وەختێ لە کار دەبوویەوە ئەو ئافرەتی دەگەیان دەماڵەوە تۆ قەت بۆ ماڵی و ئافرەتە نەچوویت نەخێر بیرم نایەت بیر بکەرەوە بەڵکو ماڵیانت بێتەوە یاد نایەتەوە یادم هیچم بیر نییە ئەی تابلۆی و ئافرەتە دێتەوە یاد کە مامۆستا کێشاوێتی نەخێر ئاغا نازانم ئافرەتەکە ڕوت نەبووە نەخێر نەخێر ئاغام باوەڕی پتەو بوو ئەزانم بەڵام وێنەی ئافرەتی ڕووتیشی کێشاوە بەڵێ ئاخا ئەوانەی لە فەرەنگستانەوە کێشاوە لێرە وێنەی وەهای نەکێشاوە من نەمبینیوە تۆ ئەڵێ چی ئاغاڕەجەب دەموچاوی هەندێک لەو ئافرەتە ڕوتانە لە ئێرانیە چێ چۆن قەنەعەت بە ئاغاڕەجە بەکرا بڕای ناکرد ئەو ئاغاکەی بە پەیکەرێکی ڕاهیب و بێگەت دەزانی و لەو باوەڕەدا بوو هەرچیەک کە ئەم بە شتێکی دژ بە ئاین و بێ باوەڕی دەزانی ئەستەمە لە ڕێی ئەمەوە پەی بە ژیانی ڕاستەقینەی مامۆسا ببرێ سەر لە نوێ هەوڵمدا تابلوی چاوەکانی و گرنگی ئەم تابلۆیە بۆ ئاغاڕەجەب ڕوون بکەمەوە هەوڵمدا پێی بڵێم دەبێت چ نهێنیەک لەم تابلۆیەدا خۆی حەشاردابێت مەسەلەکەش بە تەنها کارامەیی مامۆستا نییە لە کێشانی ئەو چاوە نهێنیانە و بەخشینی چەندان حاڵەتی جۆراوجۆر و مانای جاجا پێیان دەمیستەوەی تێبگەێنم کە دۆزینەوەی ئەو نهێنیەوە لە پشتابلوی چاوەکانیەوە دەمانگەێنێتە خاڵێکی سەرەکی کە لە ژیانی مامۆستادا پەنهانە و پەی بێ بردنی بە نیسبەت خەڵکانێکەوە لە ئێستادا شتێکی پێویست و سوودمەندە ئەوەتانە نازانێ بۆچی مامۆستا لە تاران دوور خرایەوە بۆچی بۆ کەڵاتیان نات چی کردبوو سەرۆکی ئاسایشکە هەڵهات وتبووی کە فەرمانی کوشتنی ئەویان پێدابوو لەبەرچی دەمویست ئەوە لە ئاغاڕەجەب بگەێنم کە ئەگەر ئێمە بزانین ئەو ئافرەتە نەناسە کێ بووە کە لە دوا ڕۆژی مانەوەی مامۆستادا لە تاران هەمووشوی کردووە و ماوەیەکیش بە مۆدیل بۆی دانیشتووە لەوانەیە بزانین کە بۆچی مامۆستایان دوور خستۆتەوە یان ئەومان بۆ دەربکەوێ کە ئایا لە کەڵات کوشتویانە بە هەر حاڵ ڕوونکردنەوەی ئەم شتانە بۆ خەڵکی پێویستە زانینی ئەم خاڵانە بۆ وەچەی ئەمڕۆ پێویستە ئەم ئاغاڕەجە بە کابراایەکی چەندە قیر چسمە هەرچەندەکەم ناتوانم باوەڕ بەخۆم بهێنم کە کابراایەک نزیکەی دوانزە ساڵ و بگرە پتر لێ خانوودا لەگەڵ مامۆستادا ژیابێ و هەمەکاری بووبێت نەزانێ مامۆسایان لەسەر چی گرتووە بە چەندەها سەعات لە نووسینگەی ئەو قوتابخانە نیگارکێشەی کە ئەمڕۆ بە ناوی مامۆستاوە ناونراوە، من لەگەڵ ئەو ئاغا ڕەجەبایە قسەم کردووە و ئەو باش دەیزانی کە من چەند مەبەستمە ئەو ئافرەتەنەناسە بناسم. ئاغا ڕەجەب بە سیمایەکی ئارامەوە گوێم بۆ شل دەکا. چاو لێک نانێت، نیشانەی شادی و سەرسوڕمان و خەم و نەزانین لە دەموچاویا دیاری نادات. هەندێ جار ئینسان حەقیەتی لە خۆی بپرسێ، ئایا ئەم پیاوە هێمن و سەرارە، یان کابرایەکی دەبەنگ و خەڵەفاوە یان زەینی کوێرە و شتی بیرناکەوێتەوە یان خۆی دەمی خۆی دووریوەتەوە هەرچیەکت لێ دەپرسی بەو پەڕی هێمنیە وەڵامی دەدایەوە بەڵێ نەخێر نازانم بەڵام هەندێک جار چاوەکانی دەدرەوشانەوە و دەتگوت پێ بە جەرگی خۆی دادەنێت و کەسی پرسیارکەر بە غەریب دەزانێت دەتوت ئەگەر نهێنیەکانی مامۆستا ئاشکرا بکات کفر و گوناهی کردووە لە ئارامیەکەشیدا هەست بە جۆرە پەشۆکانێ دەکرا کە لە ناوە دەیخرۆشێنێت ئاغا ڕەجەب لەوە دەچوو بێوێت بەسەر ئەو پەشۆکانەیدا زاڵ بێت و نەهێڵێت ئەو دەمامکە بکەوێت کە لەسەر دەموچاوی دایناوە جاری وا بوو بە تاوەتی بێتاقەت دەبووم و بەخۆم دەگوت ئەم کابرایە بە ئەنقەز خۆی گێل دەکا و زۆر وریاترە لەوەی کە خۆی پیشانەیە ئەمانە هەمووی لەلایەک ئەوەتان لەیاد نەچێ کە من ئێستا لە خەرمانان بە دواوە لەم قوتابخانە نیگارکێشەدا سەرپەرشتیارم و ئاغا ڕەجەبی ناموبارەکیش فەڕاشی قوتابخانەکەی و لە ژێر چاودێری مندایە. چەند ڕۆژێک لەمە بەر لێم پرسی ئاغا ڕەجەب دەموچاوی ئەو ئافرەتت نەهاتەوە یاد کە بە مۆدیل بۆ ئاغادا دەنیشت بۆ نە ئاغام زۆر چاکە دەتوانانی پێم بڵێ شێوەی چۆن بووە بەڵێ واقم وڕماو لێم پرسی چۆنەوا کوت و پڕدەم و چاوەکەی بیرکەوتەوە لە وەڵامەوەتی چونکە چەند ڕۆژێک لەمەوە بەرهات بۆ ئێرە ئەوە تۆڵێکی ئاغاڕجەب ئیشی چی بوو هاتبوو بۆ تاماشای تابلۆکان کەی هات دوانیوەڕۆی ڕۆژی پێنجشەممە ئەی باشە بۆ بە منێنەوت نا ئاغا دەتەوێت چی بکەیت بە جوانی نازانم هەر لە خۆمەوە بێم و لە هاتنی ئافرەتی ئاگادارتان کەمەوە کە ویستوێتی تابلۆکانی مامۆستا ببینێت هەفتەکانی دوایی کە تەواوی ڕۆژەکان مۆزەخانی قوتابخانەکەمان بۆ بینەران کرابوونەوە لە هۆڵەکەدا نیشتم و بە ئاغاڕەجەب وتبوو هەر ئەوەندە ئافرەتە نەناسەکە هات ئاگادارم کاتەوە ئەو ڕۆژە سەیری تەواوی کارتی هاتنە ژوورەوەی بینەرەکانم کرد پازدە ئافرەت هاتبوون پێنجیان بە تەنیا هاتبوو ناوی هیچیان لە ناوی ئەو خانمە ناچوو کاشنای مامۆستا بوو لەو ڕۆژە بە دواوە دەفتەرێکم ڕێخست و ناوی هامۆشۆکەرانی مۆزەخانەکەم تۆمار کرد و هەروەها ناوی ئەو پێنج ئافرەتم لەبەر کرد کە بە تەنیا هاتبوون تەنیایەکیان هەر ناوی خۆی نووسیوە و ناوی خانەوادەکانی نەنووسیوە ناوی ئەو ئافرەتەش فەرەنگیسە لە پڕێکدا بروسکەیەک دای لە مێشکم